جومعەی پێشوو باسی عاقیبەت خێریمان کرد کە ئینسان خوا بۆی بکا بە عاقیبەت خێری، گیانی دەربچێ و پێچ بکاتەوە، عومری ئەمانەتی تەسلیم بە خوا بکا. ئەمڕۆ ئاماژە بە هەندێ شت دەکەین کە ئەگەر خوا نەخواستە کەسێک لەسەری بەردەوام بێ ئەوا بە عاقیبەت شەڕی دەڕوات، بە کافری دەڕوات و دەبێتە سوتەمەنی جەهەنم خوا بمان پارێزێ مرۆڤ لەم ژیانەدا بەردەوام لە هەوڵ و تەقالادایە بۆ گەیشتن بە ژیانێکی خۆش و پڕکامەرانی و بە عاقیبەت خێری چەند ناخۆشە پاش چەندین ساڵ لە ڕەنج و زەحمەت کۆتایی شریتی تەمەنت بە خراپی و بە ناشیرینی و نەگبەتی بهێنی هیچ حسابێک بۆ خاوەنی ئەم بوونەوەرە بۆ خاوەنی خۆت نەکەیت لەم ماڵەی دنیای خوا کە دنیاە بە ئارەزوی خۆت بخۆیت و بخەویت و بڵیت بیت و بڕۆیت ڕۆژێک لە ڕۆژان سوپاسگوزاری لێ دەرنەکەوتبێ ڕێز و حرمەتت دانە نابێ بۆ خاوەنەکەی هەرگیز سوجدەی ڕاستی و دروستیت بۆ خوا نەبرد بێ خوا پەنامان بە ئەگەر ڕۆژێکیش هەندێ عیبادەتت ئەنجام دابێ بۆ چاوبەستکردنی خەڵکو و بۆ فێڵکردن لەگەڵ خەڵکا بوو بێ هەموو بێدینێک ئەم ئاواتە ئەخوازێ لە شوێنێتر لە قورآانە فەرمێ ئەو ڕۆژە ئەگەر دەسەڵاتیان ببوایە هەرچی وا لەسەر ئەرزا هەرچی وا لەسەر ئەرزا هەمووی ئەیدا بە فیدێ ئەوەی خۆی ڕزگاری بێ بەڵام تازە کار لە کار ترازاوە و بابەتەکە لەوە دەرچووە کەوا کەسێک خاتری کەسێک بگرێت بەڕێزان ئێمەی مسلمان ئێمەی ئیماندار ئەبێ ئولگۆ و نمونەیەکی زیندوو بین بۆ خەڵک نەکەی بە بۆنەی تۆ خەڵک بێدین بێ بە بۆنەی تۆ خەڵک خراپ بێ ئەبێ مامۆستایەکی کارامەبی بۆ دەستگرتنی خەڵکی سەرگەردان بۆی بێ بۆ ناو ئیسلام بۆ مزگەوت بۆ تاعەت بۆ پیاوەتی بۆ مەردایەتی نیشانەی عقیبەت شەڕی زانایان لە ئایەت و فەرموودەکان گەلێک خاڵیان دیاری کردووە لەوانە یەکەم باوەڕ نەبوون بە خوا و بە قیامەت یا شک و دوودڵی بەرامبەر بە ئاەتی خوا و ئەحکامەکانی ئیسلام هەر کەس عقیدەی دامەزرا و پتەو نەبێت دڵنیا بێت سەرەمەرگی زۆر خراپ دەبێت و بە عقیبەت شەڕی ئەم دنیاە بەجێ ئەهێڵێ کەسێک لە ژیانیا لەگەڵ لا الە الا اللە نەبێت هەرچی علەما و ئەولیا هەیە بێنیتی لە پشتی سەری بێ لە ڕۆژی جمعە لە شەوی لەیلەت القدر لە پاڵ کەعبا گیانی دەبچێ بە بێدینی گیانی دەرەچێ ناتوانێ بڵێ لا الە الا اللە چۆن ئەتوانێ بڵێ لا الە الا اللە کە ئەو لە دنیا لەگەڵ یا نەبێ تەمرینی لەسەر نەکرد بێ وردی زمانی نەبێ مەنهەجی ژیانی نەبێ چۆن ئەتوانێ لە سەرە مەرگا بڵێ لا ئیلاهە ئیلا الله ناتوانێ دووهەم بەجێنەهێنانی فەرزەکان وازێنان لە جمعە و جەماعەت ئایسازان بازاڕی کوردستان چەنێ خەڵکی تیان نوێژ ناکە خۆ مزگەوتەکان هەموو بەس من بە ئێوەڵێم ئەی ئەوانەی نەهاتوون بۆ مزگەوتەکان بۆ جمعە ئەوە ئافرەتمان هەیە لە عزری شەرعایە گردردنی ئازابێ ئەوە خەڵکمان هەیە نەخۆشە و لە خەستەخانەیە لە ماڵ لەسەر جێگە کەوتووە ویشگردنی ئازابێ مناڵمان هەیە باڵغ نەبووە گردردنی ئازابێ بەزەی باقەکەی تری چیەکە بەتەمای چییە؟ بەرامبەر ئەوەش هەرچی کاری حرام و ناڕەوایە ئەنجامی ئەدا خوابمان پارێزەوە قەتڵ کوشتن خواردنەوەی عرق و بیرە و ئەو شتە پیسانەی کەوا خوا قەدەغی کردوون زیناکردن ماڵی هەتی و خواردن قۆمارکردن جگەرە و نێرگە لە کێشان نیشانەی ئەوەیە یا ئیمانت نییە یا ئیمانەکەت ئەوەندە لاواز و بێهێزە ئەڵی کارەباکەی کوردستان هەڵی ناسێنی سێم بدعە و داهێنان لە دین و عیبادەتدا کە پێغەمەری خوا نەیکردووە و ئەمری پێ نەکردووە هەر شتێک پێغەمەری خوا نەیکردبێ خوا ئەمری پێ نەکردبێ ئینسان خۆی لێ پارێزێ بە تایبەتی لە مەسایلی عیبادیە مەسەەن بڵێ وەڵام من حەزەکەم نوێژەکەم ئاوا بێ دەست نوێژەکەم ئاوا بێ ڕۆژۆکەم ئاوا بێ ذیکرەکەم ئاوا بێ نا تۆی مسلمان لە دینا ئەبێ بگەڕیتەوە بۆ خەریتەکەی پێغەمەری خوا بزانی پێغەمەری خواچی کردووە نمونەیەکتان بۆ یەنمەوە پیاوێک چوو بۆ حەج میقات دانراوە بۆ حاجی ئیحرام ببەسێ نیەت بێنێ و خاولیەکان پێچێ لە خۆی هەر شوێنەی ئیحرامی تایبەتی خۆی هەیە ئەو هەر لە ماڵی خۆیانە وتی من هەر لێرەوە ئیحرامێنم ئیمامێ لە ئیمامەکان پێی وت کاکەوان نابێ پێغەمەری خوا پێغەمەری خوایە خۆشەویستی خوایە ئەزانی لە کوێ ئیحرامی بەستووە لە زول حلەیفە لە ذات العرق لەوێ لەوێ لەوێ چوار پێنج شوێندان راون بە دەوری مەکە بچۆ لەوێ بی بەسە وتی نامرە لێ لێرەی بەس فەرمووی، ئاخر فلیحذر الذین یخالفون عن امرهم با ئەوانەی بێ ئەمری پێغەمبەرەکەن بترسن لەوەی کەوا دووچاری وەی ببن دووچاری عەزابی سەختی خوا ببن زۆر کەسێ واکە کابراوتی وڵی سعاتێ شەوی ماوە نوێژی بەیانیم کردووە ئەمە ئەبێ دڵمان پێی خۆش بێ ئەمە یەک نوێژی دروست نییە نوێژی بەیانی شەو نوێژ نا نوێژی بەیانی پێش دەقەی بێنێ بۆ بانگی بەیانی دروست نییە نیەت بێنی ئەبێ بانگی بەیانی بدا ئەگەر لەو شوێنە بانگە درێ یا بانگ بوو بێ اینجا نوێژی بەیانی بکەیت و پێنج فەرزەکەی تری ژەروەها با لە شتا لە دینا داهێنان نەکەین لە دنیا داهێنان بکەین ئیبدا سەنعەت کشتتوکاو ئاژەڵداری بینا و ڕێگاوبان لە گوێکردنی یاساکانی مرور یاساکانی تەندروستی با لەوانە داهێنان بکەین ئازا نەبین لە دیناداهێنان بکەین ئەلیەومە ئەکمەلت و لەکم دینەکم خوا فەرمێ ئەمڕۆ دینم تاو کردووە زیادی نییە لێ لابن کەمی نییە بیخەنە سەری لە ڕۆژی قیامەتا لە سەحرای مەحشەر پێغەمەری خوا لای پردی سیرات ئینتیزارەکە دەسە دەسە خەڵک ئەڕۆن ئەوش دەڵێ خوایە سەلم سەلم یا ڕبی خوای ئومەتەکەم ئومەتەکەم ئومەتەکەم دەسەیە هێنن ئەیان ناسێ ئەمە مسلمان بوون ئومەتی ئەون یەن ڕووبەڕووی پێغەمبەری خوا مەلایکە پێشیان لێگرن و ئەیان گێڕنەوە بۆ جەهەنم ئەڵێ ئەوانە ئومەتی منن ئەڵێ تۆ نازانی دوای تۆ ئەوانە ڕێگەکەی تویان وکرد شتیان زیاد کرد بۆ دینەکە و شتیان لابر لە دینەکە و پەنا ئەگرم بەخوا چوارەم زوڵم و دەست درێژی بۆ سەر ماڵ و گیان و ناموسی خەڵکی تەنانەت زوڵم لە خۆکردنیش ئەوەش هەر یەکێکە لە ئەسبابی عاقبەت شەڕی نابێ زوڵم لە کەس بکەی ئەموالکم یعنی هەرگیز لە کاری خێرا نایبینی فەرمان ناکا بە کاری خێر خراپە ئەکا فەرمانیشی پێ ئەکا خەڵکیشی بۆ بانگەکە دوعا ناکا ناپارێتەوە خو عقیبەت خێریکە پێغەمەری خواسە لە ڵاری وسلم بەیانی و ئێوارە سێجار سێجار فەرمیێتی اللهمە یا مقلی بەل قلوب ثبت قلوبنا على دینیک خوایە دڵ لە تەپاوتلایە لەسەر دینەکەت دامەزراوم بکە اللهم انا نسألك حسن الخاتمە خوای عاقبەت خێرم کە پێغەمەرە فەرمی جمعی پێشوش پێم وتن یوسف پێغەمەر فەرمووی تەوەفەنی مسلمن خوایە بە مسلمانی بمرێنەوە الحقنی بالصالحین ئەی من و تۆ شەشەم باوەشکردن بە دنیادا و قیامەت لە بیرکردن تاوای لێ بۆ دینار و دۆلار وەڵامی بانگی خوا ناداتەوە گاڵتە بە نوێژ و زەکات و ڕۆژ و حەج و عمرە دەکات هەیە وەڵاهی ئالەم دەقەوە من قسەیەکەم بۆ ئێوە چوار مشقی با لەسەر کورسیە دانیشێ یەک دینار معاملە نەکە خوا علیم بە بەشی سێسە ساڵی تری هەیە ئەگەر دە مناڵیشی هەبێ و چوار ژنیشی هەبێ بەشی سێسە ساڵی تری هەیە ئێکاکای عجیب نوێژە فەوتێنی زەکات نادەی ڕۆژوو ناگری یارمەتی دراوسێ فەقیرەکەت نادەی خەریکی چیت وەکو قارون تا خوا بردی بە ناخی عەرزا ئاگاتان لێ بێ دنیا خۆشە بەڵام حەیابەرە بەڵام دینبەرە دنیای حەرام ئەڵێم ئاگاو لێ بێ من دوای جمعە ئەڕۆم بۆ دەشت ئیش دەکەم هەر ئەمڕۆ دوای ئیشاءالله ئەگەر مقدر نەبێ ئەڕۆم بۆ دەشت دنیای حەرام ئەڵێم دنیای حەڵاڵ نا دۆلاری حەرام ئەڵێم دیناری حەرام ئەڵێم ئاگات لێی بێ وەری نەگری پەیای نەکەی هەر گۆشتێ بە حەرام پەیا ببێ ئەو گۆشتە بە ئاگر ئەتوێتەوە و ئەسووتێ هۆکارێکی تری عقیبەت شەڕی دەردەکانی دڵ دەردی دڵ قەستەرە حەسوودی حەسوودی بە ماڵی خەڵکی ببەی بە مناڵی خەڵکی بی بە جوانی خەڵکی بی بە علمی خەڵکی ببەی حەسوودی پێ مەبە ئەگەر کابرا کابرایەکی باش و بەڕێز و خێرخواز و دیندارە بڵێ خوایە داوات لێ یەکەم بەرەکەت خەیتە ئەو ماڵ و سەروەت و مناڵانەی پێ و داوە لەو جۆرەیش بە من بدەی ئەمە قەیناکە ڕق لە خەڵک بوون زەلامی وایە بێ ئەوەی یەک مسقالە زەڕە زەرەر و بۆی بوو بێ هەر لە خۆی ڕقێتی لە خەڵک چای بەرایی ناسەیری خەڵکی بکە دەرەجە دانێ بۆ خەڵکی خەڵگە نێرێ بۆ جەهنم کاکە گیان تۆ خوا بۆ ئەمەی دروست نەکردی ڕق لە خەڵک بێ ئەو خەڵکە سەیریکە تاوانی چیە ڕق لێتی دڵپیسی سوئی ظن، لە خۆ بایی بوون، کە شتێکەک ها لە خۆی باییە بێ، عجب، لەگەڵ کیبرا فەرقیان هەیە. بە چاوی سوور سووک سەیری خەڵکی کردن، غەدر و غەش کردن، فێڵبازی، ڕقیەتی لەوەی خوا خۆشی دەوێ. ئەوەی خوا خۆشی ئەوێ ڕقێتی لێی ئەوەی خوا ڕقی لێتی ئەو خۆشی ئەوێ ئەوە ئەچێ بۆ جەهەنم ئەوە عاقیبەتی بە شەڕ تەواوە بێ باسی پێغەمبەر بکە باسی بیلالی حەبەشی بکە باسی سەلاحەدینی ئەیوب بکە لوتیەیە بە یەکا و ناوچاوی گرژەکە باسی تاغوتەکان بکە باسی میلەت فەوتێنەکان بکە یەک جەری دەو شاڵینەی پێ بە شان و باڵیانە هەڵبدا ئەوە عقیبەت شەڕە بێ هەشتم ڕەنجاندنی دڵی دایک و باوک و ئازاردانیان هەر کەسێ ئازاری دایک و باوکی بدا بیان ڕەنجێنێ پێیانە هەڵشاخێ فریا نەکەوێت تۆبە بکا و باوک و دایکی بمرن ناڕازی بن لێی رسول الله ناتوانێت لە جەهەنم دەری بێنێ رسول الله ناتوانێت لە جەهەنم دەری بێنێ جەهەنمیە ئەزانن پێغەمەری خواست ئەوسە لەم چوو بۆ لای نەخۆشێک گەنجێک بوو لەگەڵ بیلالی حەبەشی و دوو سێ سەحابە لە سەرەمەرگا بوو فەرمی کوڕەکەم بڵێ لا ئیلاهە ئیلا اللە هەر ئاڵمم مەنگە کرد هیچی بۆ نەیهاو کوڕەکەم بڵێ لا ئیلاهە ئیلا اللە بۆی نەهاو وتی بەدایکی ئەمە چیەتی ئیشی چی بوو ئەم کوڕی تۆ وتی یا رسول الله زۆر خراپ بوو لەگەڵ من و باوکی وتی چۆن وتی تۆ لێ ڕازی نەبی ڕێک گیانی دەرچوە چێ بۆ جەهنم وتی دیارە سوعاو تۆ شاید بۆ من گردن مازا کرد دوای پێغەمەری خوا بیلالی ئیتر خۆی هاتە دەرەوە پێغەمەری خوا بیلالی نارد فەرمی بڕۆ پێ بڵێ لا ئیلا الا الله پێ لا ئیلا الا کوڕەکەوتی لا ئیلا الا الله محمد رسول الله زۆر خەتەرە دایک عاجزکردن باوک عاجزکردن ئێمە ناڵێن چۆ بەگژی ژنەکەتا بەس فەزلی ژنەکە و مەدە بەسەر دایک و باوکتا مەردبە ژنەکەت و خۆش گەرەک بێ بەو شێوەی خوا فەرموێتی ڕابێرە لەگەڵیا ئەوەی دەسەڵات و هەیە بۆی بکە بەڵام ئەمە نەبێتە باعیسی ئەوەی ڕێز لە دایک و باوکی نەگری دڵیان بڕەنجێنی زۆر کە زێ وازانێ یا ئەمیان یا ئەویان وەڵی وانیە ئەبێ ئەمیش پێی ئەویش پێی ئەبێ ژنەکەت خۆشگەرەک بێ ڕێزی لێبگری قسەی خۆشی دەگەڵا بکەی پێویستەکانی جێبەجێ بکەی حەقی نەفەوتێنی لەگەڵەوەیشە دایک و باوک دایک و باوک حسابیان جایە لەگەڵ ژنا ئەمان ڕێزیان گەرەکە ئیحتیرامیان گەرەکە بە دەمەوە بوونیان بە قەنداخێک ئیسراحەتەکە دایکت بە سەرپۆشێک لەوانەیە گەشگەش پێی باڵا بکە خاڵی دوای ئەوە نوێیەم وەسێتی ستەمکارانە بەعزێکەس هەیە زۆر ئەهلی مزگەوت و جمعە و جەماعەتە ئەڵێ ئەو باخەم بۆ ئەحمەی کوڕم، ئەو دوکانانەشم هەر بۆ ئەحمەی کوڕم، ئەو مەڕانەش چل سەریان هەر بۆ ئەحمەی کوڕم. ئێ دەی دەی دەی ئەی کوڕەکانی تر ئەی کچەکان ئەمە وەسێتی ستەمکارانەیە لا وەسیەتە لیوارث نابێ کەسێ بەشی بەرکەوێ لە دوای مردنی تۆ وەسێتی بۆ بکەی نا وەسێت بە بۆ ئەنەی بەریان ناکەوێ ئەگەر پیاوی هات بۆ لای پێغەمبەری خوا صلی الله علیه و سلم ئاگاتان لێرە بێ خەڵکینە پیاوی هات بۆ لای پێغەمبەری خوا صلی الله علیه و سلم فەرمی ئەی محمد المصطفی ئەی پێغەمبەری خوا کوڕەکەی بەدەستی بۆ دەستی کوڕەکەی گرتو فەرمی ئینی نەحەلت ابنی هذا من خەڵاتێکی ئەم کوڕم کردووە تۆ بە شاهید بە پێغەمبەر فەرمی مناڵی ترت هەیە فەرمی بەڵێ مناڵی ترم زۆرێ وتی بەوانیش داوە تی نەوەڵا فەرمی من شایەتی ناحەقی نادەم بڕۆ بزانە کێ شایەتی وەدا من شایەتی ناقی ناکەم ئیعدیلو بین ئەولادیکم عادل بن لە بینی مناڵەکانتانە خاڵێکی تر پچڕاندنی پەیوەندی خزمایەتی شەو نوێژم بۆ ئەکا ئەمرم بۆ ئەکا حەجی سونەتم بۆ ئەکا لەوە چێ مزگەوتیش دروست بکە لەوە چێ بە یەک داوەت بە یەک مەولونامە دو میلیۆن دینار خەرجکە بەڵام دەنگی نییە لەگەڵ دایکیا لە ئەسەرێکیشا هاتووە ئەڵێ، ئەوەی ئەوەی شەریف و کەریم بێ ڕێزی ئافرەت و مێینە ئەگرێ، ئەوەی لەئیم و نامەرد بێ ئەزیەتی ئافرەت و مێینە ئەدا. ئێستا ئومەی متحیدە دوو هەفتەی داناوە بۆ هەڵمەتی دژی توندوتیژی بەرامبەر بە ئافرەت لە 25 یانزەی هەموو ساڵێک دایان ناوە بیست و پێنج ی مانگ تا شانزە ڕۆژ هەڵمەتێکە لە هەموو عالەما بۆ ئەوەی نەیەڵرێت ئافرەت ئازاری بدرێت توندوتیژی بەرامبەر بکرێت دەستدرێژی بکرێتە سەری بکوژرێ بسوتێنرێ مافی داگیر بکرێت دەستیان خۆش بێ مەس دەستخۆشیان لەکەین ئافرینیان لەکەین خۆزگایە سەرکەوتوو بوونا لەو بوارە بەڵام من سەرەتا ئەمەیە بڵێم لە چەند دقیقەیەەکە کە نێرینە و مێینە خوا دروستی کردوون هەموو جومعەیە من ئەو ئایەتە ئەخوێنمەوە مامۆستاکان ئەخوێننەوە یا ئەیوە الناس خەڵکینە اتقوا ربكم ڕێز لەو خوایە بگرن خلقكم من نفس واحدة لە یەک نەفس دروستی کردوون ئادەم وخلق من زوجها و سەرەکەشی لێ دروست کردووە ئەگەر پیاو باش بێ ژن باشە ئەگەر پیاو خراپێ ژن خراپە یعنی لە مەعدەنەکەیانە ئەڵێم مەعدەنەکە ئەوەی لی دروست بووە شەر نییە پیاوی وایە خراپە ژنەکە باشە ژنی وایە خراپ پیاوەکە باشە بەس ئەگەر کەسێ فیز پیا بڵێ من باشم لە بەرەوەی پیاوم نەی پێکاوە چونکە خوا هەردووکمانی لە یەکشە دروست کردووە ئەوە خاڵێ خوا لە قورآن ئافەرمێوە لەقەت کەڕەمنا بەنی ئادەم ڕێزم گرتووە لە نەوەکانی ئادەم نەیفەرمووە اوولادی آدم الذکور نێرینەکانیان ئەفەرمێ ئەوەی ئادەمیزاد بێ من ڕێزم لێگرتووە دلیل پێغەمبەری خوا صلی الله علیه وسلم دانیشتبوو جەنازەیەکیان هێنا کابرایەکی جوولەکە بوو جوولەکەکان بردیان بۆ گۆڕستانی خۆیان پێغەمبەری خوا هەڵسا لەبەری لەبەری جەنازەکە وتیان قوربان ئەوە جەنازەی جوولەکەیە فەرمووی ئەوە لەیسە نەفسەن ئەی باشە ئەوە نەفس نییە ئینسان نییە بەێ وەڵا دەیتر لە بەرەوە مناڵ ئەستم ڕێزی لێ ئەگرم دقەت بە دروست نییە دروست نییە ئینسان زوڵم لە بێدین بکە ماڵی بێدین بخوا دروست نییە لە هیچ پەیامێکی خواییدا ڕێگە نەدراوە پیاو زیان بگەیەنێ بە مێینە بە ژن بە کچ بە دایک بە خوشت ئەوانەی کە تونتوزیژی بەکارێن بەرامبەر بە ژنان پێش ئەوەی ئەمە ئەڵێن بە ڕێکخراوەکانی ژنان و ئافرەتان و خانمان و ئەوانەی کە ناویان هەیە بە ناوی ژنۆ ئەی ئەیڵێن بە وەزارەتی ڕۆشنبیری ئەیڵێن بە وەزارەتی مافی مرۆڤ ئەیڵێم بە بە سەرکردەکانی کورد بە دنیا ئەڵێم گوێ بگرن لەم قسە هەر پیاوێک دژە ئازاری ژن ئەدا توندوتیژی بەرامبەر بە ژنەکە گوێم لێ بگرن ئەوە دەجار بەر لەوە دژایەتی بەرامبەر بەخوا کردووە سونەتەکانی پێغەمەری خوای پێشێل کردووە ئیتر لەسەر ئیسلام حسێبی مەکەن ئەگەر مێزەرەی بەسەرەوەیە ئەگەر شاڵی زەردی لە پشتایە ئەگەر سەیدە ئەگەر ناوی شێخ و خەلیفە و مەلایە لەسەر ئیسلام حسێبی مەکەن چونکە کەسێک کە بێ ئەمری خوا بکا دژایەتی بڕیاری خوا و پێغەمەری خوا بکا وەکو سەگی سپی وایە بۆ بارخانەی لۆکە زەرەرە ئەوەش کەوا لە خوا ئەترسێ خوای خۆشەوێ ڕێز لە پێغەمەر ئەگرێ هەر لەبەر خوا لەبەر پێغەمەری خوا با ژنەکەی خراپ بێ با کچەکەی خراپ بێ با خوشکەکەی خراپ بێ با دایکەکەی خراپ بێ بێڕێزی ناکا بەرامبەری مافی ئەپارێزێ تونند و تیژی لەگەڵا بەکار نایەنێ بەکاری نایەنێ نەسیحەتی ئەکا و ئامۆژگاریەکە هەزاران کەس لەوەتی من ئەوە سی و پێ ساڵە وتارە دەم لەخوا بەزەوە بێ لەو ماوەیە زیاتر لە هەزار کەس پرسیاریان لە من کردووە مامۆستا ژنەکەم خیانەتی لێکردوم بیکوژم کابراش نزیکمە خزممە بیکوژم نا بۆ دنیە مامۆستا چۆن نەیکوژ کاکە گیان تۆ پرسیاری لە مەلا کردوە لە قەشە یا لە حاکم یا لە پۆلیس وتی وەڵا لە مامۆستا تایر ئێدێ کاکە گیان خوا ئەفەرمێ بۆ دنیە بیکوژی ئەگەر بە چاوی خۆت بینیت ئەم ژنە زینای کرد لەگەڵ پیاوێکا بۆت هەیە تەڵاقی بەی ئیتر بۆت نییە جنێوی بەیتێ داری لێ بەی بیکوژی بۆت نییە هیواڵە وڵایە گاڵ بیچم پێوەنان هیواڵە بە تەو هەردووکیانم کوشت ئێوە دینداری نییە ئەوە خۆی ئاساییە ئیسلام ئاسان نییە ماڵی قەرد سەر بە خاوەنەکەیەتی وازی لێ بێن خوشکەکەت تاوانی کرد بۆت نیە بیکوژی حەیای بردوین حەیای بردوی کەیفی خۆتە زوو فرای کەوتیتایە ئێستا کابرامان کە ئەگەر ئەگەر ڕێکەوێ لەگەڵ یاماری بڕە لێو با بڕە بەڕی خۆیەوە خوا پەنامان با یاخوا خوا بکە ڕوو نەکاتە کەس من مەبەسمەوەیە تون و تێژی غەڵەتە پیاوی وایە لەسەر چا چێ بەگژی ژنەکەیە لەسەر چێشتێک تۆزێ خوێی تێ نەکردویاتەی کردو چێ بەگژی ژنەکەیە هەزار قسەی ناشیرین ئەڵێ بە کچەکەی بە خوشکەکەی ئەڵێ داوای مارەی داوای میراتی بکەی ئیتر خوشکی ئەمەنیت بڕۆ بیبە بۆ زاوا بیبە بۆ مێردەکە و ئەی تۆ مێردی یەکێکی نامەرد عەشتە حازری تۆش ئەی بەی بۆ ژنەکە کە کچی خەڵکە بۆ دروستە تۆ بیبەی بۆ ژنەکە و ئەی ئەو بۆ دروست نیە بیبا بۆ مێردەکەی بۆ دروست نیە هەی نامەرد پێڵێم نامەرد هەی بێ دین خوا بەشی بۆ دیاری کردووە نایدەیتێ لەولا خەڵگەڵێن وەڵا بێ ڕێزی بەرامبەر ئافرەتەکەن لە ئیسلام هاتون و تیژی کاکە ئیسلام نییە خوای فەوتاندووە پێغەمەری خوای بێ ڕێز کردووە ئینجا دەسی گەیشتۆتە ژنەکەی و کچەکەی و خوشکەکەی ئەخیری بۆیە زۆر ناڕەوایە ئەو جۆرە کەسانە بدرێنە پاڵ ئیسلام ئاینی پیرۆزی ئیسلام لەو ڕۆژەی ئیقرا هاتە خوارەوە ئیقرا پێغەمەری خواد خەریک بوو بێتاقەت بێ خەدیجە دەستی کرد محەممەد خەدیجە یاسر سمەیە یەکەم ژن شەهید بوو سمەیە بوو ژنی یاسر داکی عەمار لەگەڵ مێردەکەیە فاتیمەی کچی خەتاب لەگەڵ زەید لەگەڵ مێردەکەی فاتیمەی کچی پێغەمەر لەگەڵ علی کوڕێبی تاالب ئەسمای کچی ئەبوو بەکر لەگەڵ مێردەکەی ئەمو دەردا لەگەڵ ئەبوو دەردا ئەمو سەلەما لەگەڵ ئەبوو سەلەما خەولا خەولە پیرێژنێک بوو تەمەنی کردبوو وەک کوردی ئەڵێن لە سکوزا چووبوویەوە. پیاوەکەی بانگی کرد وتی، خەولە! تۆ بۆ من وەکو دایک و خوشکم وایت. کورە پیاوەکە بیکە بە خاتری خوا ئەو هەموو کوڕ و کاڵە و لێم هەیە و ئەو هەموو زەحمەتەم بۆ کێشای و ئیسا لەم سەری پیرێ وان پێڵی چوو بە لای پێغەمەری خوا شکاتی کرد طبعا ئاەتی تەلاق نەهات بۆ خوارەوە هێشتا ئەو کاتە وتی پێغەمەری خوا مێردەکەم وان پێڵێ پێغەمبەری خوا فەرمی ئەوەی من لێ حاڵی بووم تەلاقی داوی کورای پێغەمبەری خوا باسی تەلاقی نەکردووە هەر فەرمی تەلاقی داوی پێغەمبەری خوا وتی من وا لێ حاڵیە بم لەو مقۆ مقۆیا بوون عیشەی دایکمانە گێڕێتەوە ئەڵێ خەولە لەگەڵ پێغەمبەر دانیشت بوون منیش لە نزیکیانەوە بووم بەس لە هەندێک قسەیان حاڵێ بووم لە هەندێکیان حاڵی نەبووم لە سەر و حەوت ئاسمانەوە خوا مافەکەی بۆ گێڕایەوە فەرمی ئەو پیاوە بۆی نیە جارێتر جووت بێ لەگەڵ ئەو ژنە ئەبێ عەبدێ بکرێ ئازادی کا ئینجا تەدەخولی بکە ئەگەر پارەی نەبوو ئەگەر پارەی نەبوو ئەبێ شەست ڕۆژ بەسەر یەکەوە بە ڕۆژوو بێ ئەگەر نەیتوانی و نەخۆش بوو ئەبێ خواردنی شەست هەژار بدا ئیسلام پارێزگاری کردووە لە مافی مێینە و ئافرەتان بەڵام داخەکەم ئەوانەی دڵیان بەرامبەر بە ئیسلام نەخۆشە دایمە لێمانە خوێنن ئەمە یەک دوو ئێمەش هەندێک پاشەڵی پیسە هەندێ نمونەی ناشرینی پیشان داوە خوا لە گوناهی من ئێوەش خۆش بێ خوا عاقبەتمان خێر بکە خوا یارمەتیمان بی نەچین بۆ جەهەنم بچین بۆ بەهشت خوایە یارمەتیمان بەی ئاخر کەلیمەمان لا ئیلاهە ئیلا اللە بێ خوای لە مردوەکانمان خۆشببی نەخۆشەکانمان شیفا بدەی خەڵکێکی زۆر داوای دوعای خێری کردووە نەخۆشن خوا شیفایان بدەی خوا شیفایان بدەی خوایە شیفایان بدەی خوای ئەوانەی قەرزارن قەرزەکەیان بار بکەی خوای ئەوانەی بێ هاوسەرن هاوسەری باشیان بە نسیب بکەی ئەوانەی بێ مناڵ و مناڵی ساڵحیان بە نسیب بکەی خوایە مسلمانان ڕزگار کەی لە ژێر دەستەیی خوایە عالەمی ئیسلامی پارێزی خوایە پەڵەی ڕەحمەتمان بۆ بدەی خوایە پەڵەی ڕەحمەتمان بۆ بدەی خوایە پڵی ڕحمتمان بۆ بدەیت ئەقول قولي هذا واستغفر الله لي ولكم ولسائر المسلمين ربنا آتنا من لدنك رحمة وهيئ لنا من أمرنا رشدا آمين